الحمد لله حمدا يوافي نعمه ويكافئ مزيده والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين حبيبنا وشفيعنا محمد وعلى آله وأصحابه أجمعين أوصيكم عباد الله ونفسي الخاطئة بتقوى الله وطاعته وطاعته فاتقوا الله أيها المسلمون وتزودوا من التقوى وكونوا مع الصادقين قال الله تعالى وتاری ئەمڕۆ تەواوکەری وتاری پێشووە پێشوازی مانگی ڕەمەزان ناونیشانی وتارەکە لە ڕەمەزاندا چی بکەین میوانێکی بەڕێز عەزیز پڕبەرەکەت بۆ دنیا و بۆ قیامەتمان ڕووی لێ ناوین و نزیک بووەتەوە گەرخوا تەمەنمان باقی کا بێ بە نسیب بزانین چۆن ئەو مانگە بەسەر ببەین تا خەیری دنیا و قیامەت دەست بخەین فەلسەفە و حیکمەت لە ڕۆژی مانگی ڕەمەزان بریتیە لەوە کەوا تۆی بەڕێز ببی بە کەسێکی متتەقی ببی بە کەسێکی تەقوادار. تەقوا هێزێکە هانت بدات بۆ گشت کارێکی خەیر و چاکە. تەقوا بەرگری و مەناعەیەکی ناختە دەروون ڕێگریت لێ بکا لە گشت کارێکی شەڕ و خراپ. بتپارێزێ لە هەموو هێرشێکی شەیتان و سوپاکەی کە ئەمەت بوو یانی تۆ متەقیت با ملیش و لار نەبێ با سەریش و شۆڕ نەبێ با تەزبیحەکەیش و گەورە نەبێ با ڕیشەکەیش و درێژ نەبێ مادەم ئەو سیفەتە و تیا بوو قوتێک لە توا هەبوو هانی ئەدای بۆ هەموو کارێکی چاکە و ئەتکرد ڕێگەی لێ ئەگرتی لە هەموو کارێکی خراپە و نەت ئەکرد ئەتوت لەبەر خوا ئەو حەڵاڵە ئەکەم لەبەر خوا ئەو حەرامە ناکەم ئەوە تۆ خاوەنی تەقوایت ئەوە تۆ صفەتی تەقوات بەدەست هێناوە ئەگەر ئەوە نەبێ شەوی هەزار ڕکات تەراویح بکەی ڕۆژی دوو هەزار لا ئیلە لەڵا بکەی مانگی دەخەتم بکەی سیفەتی تەقوات پێ نابەخشرێ خوا فەرمێ ئیماندارەکان ڕۆژی ڕەمەزان فەرز کراوە لەسەر ئێوە وەک فەرز کرا لەسەر گەلانی پێشوو لەعلەکم تەتەقون بەڵکو بەهۆی ڕۆژوگرتنەوە ئێوە سیفەتی تەقوا بەدەست بهێنن پێغەمبەر گیان ئەفەرمێ صلی الله علیه وسلم الصوم جنە ڕۆژوو قەڵغانە قەڵغانەوەیە لە جەنگا کاتی خۆی وەکو ساجوا بوو ئاوا ئەیان گرت بۆ ئەوەی کەوا تیر و ڕم و ئەوانە نەدا لە سەر و چاو ئەوانیان دەی ڕۆژویش ئاوا ئەبێ ئینسان بپارێزیێ لە تیری شەیتان لە خشتە خراپەکانی شەیتان. قورئان پوخت و جوان باسی ڕەمەزان و ڕۆژوو وردەکاریەکانی بۆ کردوین دوایەوە فەرمێ ئیماندارەکان ڕۆژ و فەرزکراوە لە سەرانە فەرمێ ئەیامە معدودات چەند ڕۆژێکی دیارە بیست و نۆ کەمتر نییە سیش زیاتر نییە معدودە ئەتوانی بیژمێری یەک دوو سێ بیست و نۆ سی یعنی ڕەمەزان یا ئەبێ بیست و نۆ ڕۆژ بێ یا ئەبێ سی ڕۆژ بێ بیست و هەشت بوو لێمان خواردووە بوو بە سی و یەک زیادمان گرتووە لەوە تێناپەڕێ فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر ئەگەر یەکێک لە ئێوە ئیمانداران نەخۆش بوو یا لەسەر سەفەر بوو ڕۆژی بۆ نەگیرا با لە دوای ڕەمەزان بیگرێتەوە فەعیدەتون من ایام اخر غیر رمضان. وعلى الذين يطيقونه فدية طعام مسكين کەسێک هەیە نەخۆش نییە و سەفەریش نییە بەڵام بەتەمەنە پیری بە ساڵا چووە نەخۆشێکی دائیمی و مزمنە ناتوانێت ڕۆژوو بگرێ دەی ئەوە با بۆ هەر ڕۆژێ خواردنی هەژارێ با طعام مسکین فمن تطوع خيرا فهو خير له ئەگەر کەسێ ڕۆژی گرت باشترە بۆی ئەگەر توانی نەشی توانی زیاتری دا لەوەی کەوا دیاری کراوە بۆ خۆی باشە بەڵام خوا فەرمێ و ئەنتەسووم و خەیرون لەکم ئەگەر بتوان ڕۆژەکە بگرن ڕۆژەکە باشترە لە فیدیەکە ان کنتم تعلمون ئەگەر ئێوە قەدری ڕۆژوو بزانن دوایی ئەفەرمێ شهر رمضان الذي انزل فيه القرآن وەکو عرضم کردن جاری تر تەنیا یەک مانگ لە دوان زەمانەکە لە قورآە ناوی براوە ئەوش مانگی ڕەمەزانە شەهر و ڕەمەزان مانگی ڕەمەزان ئەو مانگەیە قورآانی تێهاتوەتە خوارەوە هدی، قورئان هیدایەتە، و بەیینات، بەیانە، ڕۆشنکەرەوەیە، ڕێگا ڕووناک ئەکاتەوە، هدی للناس، بۆ خەڵک، و بەیینات من الهدی والفرقان، حەق و بەتاڵ لەیەک جیاکاتەوە، چەوت و ڕاست لەیەک جیاکاتەوە، دەستت ئەگرێ ئەڵێ لێرەوە وەرە، قورئان ئەوەمان پێ ئەڵێ، ان هذا القرآن یهدی للتی هی اقوم، ئەم قورئانە بۆ ڕاسترین ڕێگا ئێوە بانگەکە. فمن شهد منکم الشهر فلیصم جاری دووهم خوا فەرمێ ئەگەر یەکێک لە ئێوە مانگی ڕەمەزانی بوو بە نسیب با بە ڕۆژوو بێ فەلیەسم هو با ئەو مانگە بە ڕۆژوو بێ ومن کان مریضا ئەگەر کەسێ نەخۆش بوو ئەو علا سەفرین یا ڕێبوار بوو دووبارەی کردووەتەوە چونکە ئەگەر ئەمەی نەوتایە ئەبوایە هەموو ئیماندارێ بە ڕۆژوو بواە بەس خوا خوایە ئەفەرمێ مانی ڕەمەزان و بینی بە ڕۆژوو ببە یەکسەر دوای ئەفەرمێ بەڵام ئەگەر کەسێ نەخۆش بوو یا سەفەر بوو فعدە من ایام اخر ئەوە ئەتوانێت دوایی ئەگەر نەخۆشەکە چاک بوویەوە ڕۆژەکەی بگرێتەوە ڕێبوار و مسافرەکە گەڕایەوە ناو ماڵی خۆی دوای ڕۆژەکەی بە قەزاب گێڕێتەوە یورید الله بكم اليسر خوا ئەیەوێ ئێوە کارتان بۆ ئاسان بکە خوا ئاسانکاری ئەوێ بۆ ئێوە ولا یرید بکم العسر خوا زەحمەتی ناوێ بۆ ئێوە طه ما انزلنا عليك القرآن لتشقى ڕوو ئەکاتە پێغەمبەر صلی الله عليه وسلم لە سورەتی طهدا هەندێک علەماڵێن طه ناوی پێغەمبەری خوایە یاسین و طه ناوی ڕسول وڵان هەندێکیش دەڵێن هەر ناوی سوورەتە وەکو ساد وەکو نون و وەکو قەلەم و ئەوانە بار حاڵ خوا فەرمێ قورآنمان نەناردووەتە سەر تۆ ما ئەنزلنا عليك القرآن لتشقا بۆ ئەوەی زەحمەتت بێ تووشی شەقاوت بی تووشی زەحمەت بی نانا بۆ ئەومان نەناردووە إلا تذكرة قورئان بیرۆخەرەوەیە ناردوومانە بیرتان بخەینەوە، ئەوە چاکە بیکەن ئەوە خراپە مەیکەن، ئەوە حەڵاڵە بیخۆن ئەوە حەرامە مەیخۆن. یرید الله بکم اليسر ولا یرید بکم العسر لێرە نەوەک دوای لە بیرم بچێ ئەمە ئەڵێم بەعزێ پیاوی بەڕێزمان هەیە نەخۆشە ماڵ و مناڵ گیریان خواردۆ بەدەستیوە خزمەتیەکەن دەی خۆ ئەوە لە دینداری نییە ئەو کەسە ئەوە لە عاقلی نییە ئەو کەسە با جوان گوێی شل بێ ئەو کەسانە ئەوە نە نیشانەی عاقلیتە نە نیشانەی دینداریتە بۆ ئەوە نیە خوا فەرمی فەمەکانە منکم مەریضە لەو علا سەفرین ئەگەر نەخۆش بوو یا لەسەر سەفەر بی مەیگرە زەختی هەیە شەکرەی هەیە پرۆستاتی هەیە گورچیلەی هەیە فەقەراتی هەیە کەم خوێنە نازانم چی والله هەرەی گرم چۆن ڕەمەزان لی بخۆم هەفتا ساڵە ڕۆژێکم لێ نەخواردووە مردوو مرێ تەواو بوو ئەو عقلە تەواو بوو ئەو ئەو زەمانە تەواو بوو درەو ئەکرد و بەڕۆژوو بووی، بنێشت ئەکرد و بەڕۆژوو بی، ئێستا داوتەتە لای کەمی، گوێ لە خوا بگرە، گوێ لە پێغەمبەری خوا بگرە، گوێ لە دکتۆری بەڕێز بگرە، دکتۆر وتی نابێ کاک حاجی با نەبێ، دایە گیان دکتۆر وتی مەیگرە مەیگرە، بە ڕۆژوو بووم ئەچوم لە دەشتیش ئیشمە کرد جاری وا هەبوو تەڕایی لە قڕگمانەمە چوم بۆ لای دکتۆر دکتۆر وتی مامۆستا تۆ چۆن ڕۆژ و گرتووە وتم بۆ وتی نابێ یەک دقیقا قورگی تۆ وشک بێتەوە ئەبێ بەردەوام ئاو بەکار بێنی تۆ توشی حەساسیەتی بۆری قوڕگ بووی دەنگت قەپاتە بێ بە یەکجاری من ئەگەر بەر لە ڕەمەزان عیادەی ئەو دکتۆرە بە ڕێزم بکردا بیوتە نابێ بیگری بە ئەڵڵا ئا لێرا وتارمەدا بە ئێوە بە ڕۆژوو نەیە بوو مەلای وا هەیە عیبی لێ بە ڕۆژوو نەبێ ڵە چۆن مدار بم بۆ مسلمانان و بە ڕۆژوو نەبم ئێکاکە تۆ نەخۆشی ئەمە کەی سەلیقەیە ئەمە کەی عقڵە ئەمە ناوی ئەنەی چی ئەمە من دکتۆرێکی باوەڕ پێکراوی پسپۆڕ ملحید نەبێ بەس بەس بە ویژدان بێ پێم بڵێ نابێ ڕۆژوو بگری وەڵڵا نایگرم فیدیەکەی ئەدەم و تەواو دوایی لە زستانە ئەگەر بۆم کرا ئەیگرمەوە تەواو ئەمە ئەزانن بۆ کێ خەڵکینە ئەمە بۆ نەخۆشە ئەمە بۆ پیرە ئەمە بۆ پەکەوتەیە نەیکەی بە بیان و تۆ بڵێ مامەساوتی بەخوا نابێ ڕۆژوو بگرن تۆی ساق ئەبێ بیگری تۆی گەنج لەش ساخ ئەبێ بیگری بۆ کەس نییە بڵێ بەیانی و دوو بەیانی بە ڕۆژوو ئەبم بۆی لێی نەخۆم ئاگاتان لەم خاڵیش بێ ڕۆژووی یەومی شەک گومان حەرامە من صامە یەومە شەک فقط عصا ئەبە القاسم ئەوەی ڕۆژی گومان ڕۆژێ بەر لە ڕەمەزان یا دوو ڕۆژ بەڕۆژوو ببێ ئەوە سەرپێچی ئەبولقاسمی کردووە محەممەدی ڕسول الله بەعزێ کەسی ژەیە لێرا نییە دەست ئەک بە کوردایەتی بەخوا من نابێ لی بخۆم بەیانی و دوو بەیانی ژێی گرم ئێ بابە نابێ ئێ سەلیقە و بێ نابێ ئەسحابە وایان نەکردووە پێغەمەر وای نەکردووە علەما وای نەکردووە شافعی و حەنەفی وای نەکردووە ئەولیا وای نەکردو ئەی تۆ چیت بەس لێرە ئەڵێ وەئیذا سەئەلەکە عیبادی عنی ئەگەر عەبدەکانی من پرسیاریان لێکردی دەربارەی من خوا فەرمێ چۆن وتوێژ لەگەڵ خوای خۆمانا بکەین چۆن دوعا بکەین چی بکەین چۆن نەکەین خوا نافەرمێ بە پێغەمەر پێیان بڵێ خواڵێ نزیکم هەر خۆیڵێ فەینی قەریبون خوا فەرمێ نزیکم وجیب و داوەتە داعی ئیدا دەعانی ئەو کەسەی داوام لێکا وەڵامی ئەدەمەوە ئەو کەسەی دوعا ئەکا دوعا گیرا ئەکەم باسی سەرجێگە و ژنومێردایەتیشی لە باسی ڕۆژوا کردووە. حەڵاڵە بۆ ئێوە لە شەوانی ڕەمەزانە جووت ببن لەگەڵ خێزانەکانتانە. باشە بۆچی خواوە ئەفرمێ ئاخر ئێمە نازانین. هەتا ئەم ئاەتە ناتە خوارەوە ڕۆژوو بە جۆرێکی تر بوو. مسلمانان ئەم ئێوارە بەربانیانە کردەوە بڵێن ئەم پارشێوە پارشێویانە کرد پارشێو پارشێویانە کرد حتا بانگی مەغریب تۆبعەن ئەبێ بە ڕۆژوو بن نابێ هیچ خۆن و هیچ خۆنەوە نابێ نزیکی حەڵاڵەکانی خۆیشان بکەونەوە ئەگەر بەر لە مەغریب خەویان لێ بکەوتایە دوای مەغریب خەویان لێ بکەوتایە ئیتر ئەبواە تا سبینی ئێوارەیەکیان نەخواردە سبحان الله تێگەن لەم قسە یانی ئاوا بوو ئەوا کەسێک پارشێوی کردووە بە ڕۆژووە بەر لە مەغریب خەوی لێکەوێ کەس نییە خەبەری کاتۆ وەختێ خەبەری بووەتەوە ئەوە بانی مەغریبی یاوە لێ بووەتەوە ئیتر نابێ هیچ بخوا تا سبەینی ئێوارە نابێ ئاو بخواتەوە نابێ نزیکی حەڵال و خێزانەکەی خۆی بێ تا سبەی ئێوارە بێ لاگا وەختی خۆیان بەربان کاتەوە ئێمە قرس بوو لەسەر سەحابە خەبەری بۆ تۆ چووە لەگەڵ خێزانەکەی جوود بوو چوون بۆ لای پێغەمەری خوا شکاتیان کردوتیانەی پێغەمەری خوا بەڕاستی ئێمە ئیدارە ناکەین حاڵەتێکی وا لێی ڕواوە من شتی وام کردووە خوا ئەم ئاەتەی ناردە خوارەوە فەرمی دەی دەی حەڵاڵە بۆتان کەوا شەوی ڕەمەزان بەربانتان کردەوە حتا بانی بەیانی ئەدا لەگەڵ خێزانەکانتانە لەگەڵ حەڵالەکانتانە جوود ببن چ مژدەیەکی خۆش بوو بۆ ئەوان، بەس ئێمە لەبەر ئەوەی تیا نەژیاوین وازانین شتێکی تەبیعییە. ئینجا فەرمێ لە بانگی بەیانیەوە هەتاوەکو شەو بە ڕۆژوو بن ثم ئەتیم و سیامە بە عەقڵی خۆمان و بە سەلیقەی خۆمان نەیکەین دینداری بکەین دینداری دینداری ئەزانی یانی چی یعنی تۆ جوندیت سەربازی ئامر ئەڵێ ئستاعت قاچ ئەنەی بە یەکەوە جوڵە لە خۆت ئەبڕی ئەفەرمێ ئیستەریح قاچ ئەکەیتەوە و دەست و ئەجوڵێنی و عیبی نییە ئامر ئەڵێ بڕۆ ئەڕۆیت بوەستە ئەوەستی لاکەرۆ لاک ئێمەی مسلمان لەگەڵ خوا ئەبێ ئاوا بین ئەمریت جێبەجێی کەین نەهیەت لێی ڕاکەین ئەگەر ئاوامان کرد یعنی ئێمە مسلمانین داواتان لێکەم لەم مانگا پابەند بن بەم خاڵانەی خوارەوە یەکەم تکا دەکەم مسلمانان بیانوی درۆینە نەهێنەوە بۆ ڕۆژوو نەگرتن ئەوەی کە ساقە و نەخۆش نییە و سەفەری نییە و ئەوانە ئیشم هەیە بەخوا مامەسا کرێکاریەکەم و تەلەبەم پۆلی دوانزەم سەعیم هەیە ئەمانە بیانوی شەرعی نین. تکا ئەکەم بەخوا گەرمە ڕۆژگارەکەی درێژە ناگیرێ ئەم قسانە ناخوا لای مسلمان محلیان نییە یەک ڕێگا هەیە بۆ ڕۆژوو نەگرتن ئەوش ئەوەیە دکتۆرێکی پسپۆری عادل بڵێت تۆ نابێ ڕۆژوو بگریت بۆت خراپە ئەوە ئەیتر ئەوە ئەبێ لە گوێی دکتۆرەکە بکەیت دووهەم ئەو کەسانەی ڕێبوارن سەفەریان لەبەرە زیاتر لە هەشتا کیلۆمەتر دەبڕن شەرعەن دەتوانن بە ڕۆژوو نەبن با بە تەیارەش بە چەند دەقیقەیە بیبڕن یعنی لێرەوە بۆ هەولێر بۆ نمونە بە نیو سەعات دەگەیتە هەولێر بە تەیارە بەس زۆرە ئەتوانی بە ڕۆژوو نەبی شەرع ئیجازەی داوی ئەی ئەگەر بە ڕۆژوو بی عیبی نییە ئەتوانی سێەم ئەوانەی پیر و پەکەوتن بە ساڵاچوون یا نەخۆشی بەردەوامیان هەیە دەتوانن ڕۆژوو نەگرن تەنها فیدیەکەی بدەن بەس فیدیە ئافرەتی حامیلە و شیردەر ئەگەر توانیان بەڕۆژوو ببن با بیگرن ئەگەر زەحمەت بوو لەسەر خۆیان یا بۆ مناڵەکە خراپ بوو دەتوانن نەیگرن فیدیەکەی بدەن ئەگەر توانی پاش ڕەمەزان قەزای بکاتەوە بیگەرێتەوە گە نەیتوانی فیدیەکە بدا پێنجەم هەرکەس دکتۆرەکان پێی بڵێن نابێت ڕۆژوو بگریت ئەگەر بە ڕۆژوو بێت گوناحبار دەبێ چونکە خوا دەفەرموێ فاسئلو اهل الذکر ان کنتم لا تعلمون پرسیار لە ئەهلی ذیکر بکەن کێ شارەزایە پرسیار لەوە بکەن ئێ لە عیلمی باشی و خراپی ڕۆژوە دکتۆر ئەزانێ کەواتە پرسیارمان لێ کرد وتی بۆ تۆ خراپە ڕۆژوو ئەبێ لە گوێی بکەین شەشەم گرنگی بدەن بە قورئان لەم مانگەدا خوێنەوارەکان گرنگی بەن بە قورئان بە شارەزابوون لە خوێندنەوەیدا لای مامۆستایانی شارەزا و قارئ ئەو هەموو بنکە و ئەو هەموو محەڵقەی قورئان و ئەوانە بڕۆ لە یەکێکیانە بەشدار بە فێری قورئان بە فێری هەموو شتێک بوون کەڵکی نەبوو لایە بکەنەوە بە لای قورآن و بزان خوا چ بەرەکەتی ئەڕژێنە بەسەرتانە دوو بەوردبوونەوە لە مانا و مەبەسی قورآن بۆی تێبگەی لە کەلامی خوا نامەیەکت باتوە لە لای خواوە بۆ خەڵک بۆ بخوێنێتەوە خۆت هەوڵ بە فێر ببی لە تەفسیر لە مەعناکەی تێبگەی سێ هەوڵی لەبەرکردنی قورئان بدەن هەرچیتان توانی قورئان لەبەرکردن ئەجری زۆر زۆر گەورەیە چوار لە هەمووی گرنگتر کارکردنە بە قورئان جێبەجێکردنی بڕیارەکانیەتی ئەمرەکانی و نەهیەکانی ئەگەر قورئان لەبەر بێ قورئان باش بە تەجویدۆ بخوێنیتۆ بەڵام عملی پێ نەکەی قورئان لەعنەتت لێکا پەنا ئەگرم بەخوا حوتەم گرنگیدان بە عیبادەتەکان لەم مانگەدا و لە گشت مانگەکانی ترا بۆ نمونە نوێژەکان پێنج فەرزە لە مزگەوت بە جەماعەت بیکە زیکرەکانی بەیانیان و ئێواران، زیکری بۆنەکان، زیکری نان خواردن، جل لەبەر کردن، پێڵاو لە پێ کردن، چوونە بازاڕ، چوونە مزگە و سواری سەیارە بوون، خەوتن، هەموو ئەمانە زیکری هەیە. ئیلتیزام و بێ بە زیکرەکانەوە عیبادەتە. سێیەم، نوێژە سونەتەکان، پەرژینی نوێژە فەرزەکانن، پێش نوێژی بەیانی، پێش نیوەڕۆ، دوای نیوەڕۆ، پێش عەسر، پێش مەغریب، دوای مەغریب، پێش عیشا، دوای عیشا، سوننەتی وەتر، نوێژی شەونوێژ، نوێژی چێشتنگاو، سوننەتی دوای دەستنوێژ، نوێژی ئیستیخارە، ئەمانە هەموو نوێژن. التزامی پێوە بکە عیبادەتە بە حەفتا دەرەجە بۆت ئەنووسرێ لەم مانگا غسلی ڕۆژی جمعە بسم اللهی کردن لە هەموو شتێکە هەشتەم، فێربوونی زانست، علوم، فێربوونی عیلم عیبادەتە، هەوڵبەن فێر ببن، فێری فقی ئیسلامی ببن، فێری تەفسیر ببن، فێری ژیانی پێغەمبەر و یارانی ببن، فێری کیمیا و فیزیا ببن، فێری ڕیاضیات ببن، فێری وەرزش ببن، فێری مەلەوانی ببن فێری نیشانە شکێنە ببن بەڵام بۆ خەڵکوشتن نا ئەمانە هەموو علمن فێری ببن وەقڕ ڕەبی زیدنی علما بەردەوام بڵێ خوایە علمم زیاو بکە نۆیەم ئیشکردن کاسپی حەڵاڵ ئیشی پاک معاملەی شەرعی دوور لە غەش و بەرتیل و فێڵکردن و تەزویر و فرۆشتنی خواردنی خراپ و ماوە بەسەرچوو، وازهێنان لە دەرمانی خراپ و بەسەرچوو، هەژارێک یەتە عیادەکەت بۆ نەخۆشخانەکە هەندێ پارەی قەرز کردووە، دەرمانی درۆینەی بۆ مەنووسە، سۆنەری درۆینەی بۆ مەنووسە، عەمەلیاتی درۆینەی بۆ مەنووسە، لە خوا بترسە. ناجیح بی لە ئیمان و ئیسلامەکەتا درۆ لە فایل و پوشتەکەتا نەبێ بگەڕێن بۆ درۆیەک بڵێن نەی کردووە خیانەت ڕێ نەکەوێتە لای تۆ ماڵی تۆ خوانەخواسە نەفز نزمی شەرواڵ پیسی نەزەری حەرام توخن نەکەوێ سەیری شتی حەرام نەکەی تۆ چەند مهمە واو لێ بێ چەند مهمە قەسابێک بی مسلمانانە حیوان سەر ببڕی مسلمانانە گۆشت بفرۆشی فێڵیتانەکەی دارتاشێک بی معلمێک بی ئاو فرۆشێک بی شربەت فرۆشێک بی چەند مهمە لەخوا بترسی بڵێی من پیشەکەم ئەبێ پاک بێ ئەبێ چاک بێ چونکە پێغەمەرە فەرمێ صلى الله عليه وسلم خوا پێی خۆشە ان الله يحب خوا حەز دەکا اذا عمل احدكم ئەگەر یەکێ لە ئێوە ئیشێکی کرد عملا هەر ئیشێک بێ هەر ئیشێ ان يتقنه چاکی بکا لەم هەفتەیە سەیری ئینتەرنێتمە کرد چاوم بە شتێک کەوت زۆر عەجیب و بەلامەوە ئەڵێ تەلەبەیەکی یەمەنی لە تۆپ خوێندویەتی لە ئەڵمانیا شەش ساڵە دایک و باوکی خۆی نەبینیوە لەبەرەوەی یەمن شەڕی تایە نەیتوانیوە بێتەوە دایک و باوکەکەشی نیان توانیوە بڕۆن بۆ لای ها سەیریکەن ئەمە ئەمە چ نمونەیەکە شەش ساڵ گەنجێک لە کولی تۆپ زیرەک بخوێنێ دایک و باوکی نەبینێ مامۆستاکانی زانکۆ لە ئەڵمانیا پرسیاری لەکەن ئەڵێن لە کەیوە دایک و باوکت نەبینیوە ئەڵێ شەش ساڵە ئەداتە پڕمەی گریان ئەڵێ بۆ نەتبینیون ئەڵێ لەبەر وەزعی شەڕ و ئەمانە پارەیشم پێ نەبووە سەفەر بکەم باوکو دایکم جواز و شتیان نییە و خۆلاسە زۆر پرسیاری لەکەن ئەڵێ ئەی تەلەفۆنیان بۆ کە ئەڵێ جاری وایە مانگە جارێ یا دوو جار ئەویش خەت تەواو نییە حاصل نابێ یا لای ئەوان ئۆبرێ یا لای من ئۆبرێ ئەو ئەجنەبیانەی ئەڵمانیا ئەو ئەجنەبیانە دەسەکەن بە گریان بەسەرم کوڕا ئەڵێ زۆر حەزەکەی باوکو و دایکە ببینی ئەڵێ زۆر ئەڵێ دەی ئێمە هەوڵێک بۆ ئەدەین معلوماتمان بەرێ بەشکم ویزە و شت بۆ ئەوان بکەین و یاخۆت تەرتیباتێک بۆ بکەین بۆی بدنێرینەوە ئەڵێ جاشتی وا ئەبێ؟ ئەڵێ بەڵێ، زۆر ئاسانێ بۆ ئێمە. هەر قسەی لێ ئەپرسن و هەر پرسیاری لێکەن و کوڕە ناتوانێ وەڵام باتەوە، ڕۆکا بەو لاوە ئەداتە قوپەی گریان و ئەگری. بانگی ئەکەن ئەڵێ وەرە. قاعەیەکی گەورەیە، قاعەیەکی گەورە، هۆڵێکی گەورە. بە شاشە باوک و دایکی پیشانەدەن بە داتاشۆ پیشانیدەن ئەڵێ ئەو باوکتەوە دایک دەڵێ بەڵێ تۆزێکی پێچ ئەڵێ وەرە وەڵا لە قاعەکە باوک و دایکی یەن یەنە ژوورەوە ناو خەڵکەکە یعنی ئەم مامۆسانەی ئەڵمانیا باوک و دایکی ئەم کوڕیان لە یەمەن و هێناوە بۆ ئەڵمانیا بە مفاجەئە سوپرایزی پێوترێ ئێستاکێ کوڕەکەی هێنن ئەڵێ وەرە وەرە تۆ وەرە دەی دەی دەی لە دەرگاکەەوە باوکو دایکێ نەمدیوە باشەکەن بەیەکە هەمووی ئەکەون بەسەریانە ئەمە ناوی بنین ئیمان دروستە ناوی بنین تەقوا دروستە ناوی بنین عقل دروستە ئەی چەند مهمە لە وڵاتی ئێمە دایک و باوک لە کوڕەکەن کوڕ لە باوک و دایکەکەن مناڵی شیرە خۆرە لە دایک و باوکەکان. ئای چەند مهمە لە هەرێمی کوردستان مناڵی شیرە خۆرە لەگەڵ دایکیا سجن ئەکرێ دایکەکە هەڵەیەکی کردووە سجنە ئەبێ مناڵەکەش لەگەڵ یا سجن بێ ئەبێ کچەکەیش لەگەڵیا بێ ئەمە پێڵێن قانونی پشیلە بەراز ورچ پڵنگ دێو درنج قانون ئێرە وای ئەوانش ئەڵمانین ئەو کافرانە ئەو کافرانە ئەیکەین بەهارا ئەوان وا مامەڵە ئەکەن لەگەڵ ئەم ئینسانە شادکردن پێغەمەری خوا فەرمێ هەر یەکێک لە ئێوە بتوانێت سروور و خۆشی بخاتە دڵی بەندەیەک باشترە بۆ ئەوەی دوو مانگ یەک باشترە بۆ ئەو یەک مانگ لەم مزگەوتی منا لە پاڵ قەبرەکەی منا دانیشتە ئەتیکاف بکە بە ڕۆژ بە ڕۆژوو بێ و بە شەو شەو نوێژ بکە خۆشی بخەیتە دڵێ هەوڵی داوە خۆشی بخەیتە دڵێ یا هەر خەڵکە دەی بە شەڕ لە تەراوی حۆڕۆی تۆ سەیری فلیمەکەی سەیری مۆبایلەکەتەکەی سەیری ئەتەرنێتەکەتەکەی شەرم بکە لە خوا ئاگای لێتە ئەدبینێ ڕەمەزان یەت هیوایە هیچی تیا پیا ناکە هیوای ژەیە نیە یەک خەرمانی گەورە لە عیبادەت ئەنێ بە یەکەوە ڕەمەزان یەت هیوایە خوا لێی خۆشەبێ هیوایە خوای لێ ئەڕەنجێ ڕەمەزان یەت و ئەڕوا خەمی ڕەمەزانتان نەبێ ئەوە مەلا تایەر قسەتان بۆ ئەکا یا ڕۆژێ یا دوانی ماوە بۆ ڕەمەزان هەرا لێرا اللە اکبری جەژنەکەین بە حەول و قوەتی خوا بەس خەمی ئەوەو بێ خوا لێو وەربگرێ خوایە داوات لێکەم بە ناوی پیرۆزت بە ئیسمی عەظەمت خوایە ڕەمەزان بکەی بە نسیبمان بانگەێنی بە ڕەمەزان بەرەکاتی ڕەمەزان برژێنی بەسەرمانە بەسەر وڵاتمانە بەسەر خێزانەکانمانە خوایە بە ناوی پیرۆزت نەخۆشەکان شیفا بدەی خوایە هەموو نەخۆشەکان شیفا بدەی خوایە هەموو نەخۆشەکان شیفا بدەی خوایە ڕەحم بکەی بە هەژاران و نەداران لە مردوەکانمان خۆش بی ئیسڵاحی حاڵی ئەم میلەتە بکەی ئیسڵاحی حاڵی دنیا بکەی خوایە خوایە زلهێز و زاڵم و ستەمکارەکان لە ناوبەری خوایە فیتنە و ئاژاوەچیەکان لە ناوبەری خوایە تۆویان ببڕی خوایە تۆویان ببڕی اللهم ئەرینا فیم عجائب قدرتك یا الله اللهم